شەهرەزاد گێڕایەوە سندوبادی دەریا وتی نیوەشەو هەستام و کەوتمە گەڕان بە نێو دوورگەکەدا تا بەرە بەیان گەڕام کە بەیان بوو خۆر تیشکی بە سەردەشت و دۆڵدا پەخشان بوو زۆرم برسی بوو لەبەری درەختەکان و گژوگیا خۆم تێرکرد لە کانیاوەکان تێرم خواردەوە ئەم جاکەوتمەوە گەڕان بە دوورگەکەدا شەو ڕۆژێک گەڕام تاکو هەفتەیەک من بەو دورگێدا سوڕامەوە بەیانی هەشتم ڕۆژ تارماییەکم لە دوورەوە بینی ڕوم تێکرد هەر ڕۆشتم ئێوارە گەشت مەلای هەر لە دوورەوە ورد ورد سەرنجمدا چونکە هێندە ترسا بووم لەو مرۆڤە ڕوتانە هەرمە پرسن تێگەشتم کۆمەڵە کەسێکن بۆ بی بەرکۆکردنەوە هاتون کە منیان بینی دەستیان لە کار هەڵگرت و بە ڕاکردن بەرەو ڕووم هاتن پرسیان تۆ چیت لە چۆ هاتووی لە وەڵام داوت من پیاوێکی داماوم زۆرم نەگبەتی بەسەر هاتووە ئەمجا چیم بەسەر هاتبوو بۆم جێرانەوە ئەوانی ژوتیان باشە چۆن لەو مرۆڤە ڕووتانە ڕزگارت بۆ و نەخراوی ئەوان مرۆڤ خۆرن منیش بۆم جێرانەوە چ خواردنێکیان داوە بە هاوڕێکانم و من لێم نەخواردووە ئەمجا بردمیانە کەشتیەکەیانەوە خواردنی بەلەزتیان بۆمدانا تێرم خوارد و دواتر کەوتنە سەوڵ لێدان دوای ئەوەی گەشتینە وڵاتیان منیان برد پیشانی پاشای خۆیان دەم منیش کڕنوشم بۆ برد کە بە سەرهاتەکەمی پرسی منیش چیم بە سەرهات بوو بۆم جێڕایەوە ئیدی پاشا و وەزیرانی زۆریان پێسێر بوو فەرمانی دا تێرم بکەن کە تێرم خوارد دەستم شت و سوپاسگوزاری پەروەردگارم کرد ئەمجا بردمیان شاریان پیشاندام ڕوانیم شارێکی ڕازا و خۆشە بازاڕێکی ڕازا و پڕکوتاڵ و شتومەک خواردن بەڵام ئەوەی بەلامەوە سیر بوو ئەوە بوو سوارەکانیان زینیان بەکار نەهێنا و پشتی ئەسپەکانیان ڕۆت بوو ئیدی کە گەڕامەوە بردمیانە لای پاشا منیش پرسیم قوربان ئەوە بۆچی ئەسپەکانی شاری ئێوە زین ناکرێن و سواری پشتی ئەسپەکانە بن بەڕووتی خۆزین خستنە سەر پشتی ئەسپەکان تۆکمەبوونی سوارەکەیە ئەوەی سەرپشتی ئەسپی زینکرا و تند و تۆڵترە و کەمتر ماندووە بێ پاشاژوتی لەم وڵاتەدا نەزینمان بینیوە و نەبەکاریشمان هێناوە منیژوتم ئەگەر پاشام ڕێم بدا زینێکتان بۆ درزەکەم تاقی بکەنەوە پاشاژوتی چیەکەی بیکە ئازادی ئەمجا وتم چەند کەسێکم بخە بەردەست ئەمجا نردم چەند پارچە تەختەیەکیان هێنا چوومە لای ئاسنگەر وێنەی ئاوزەنگیم بۆ کرد کە بۆم دروست بکە ئێدی هەموو شتەکانم ئامادە کرد کە زیینەکەم تەواو کرد نردم باشترین ئەسپی پاشان هێنا زیینەکەم خستە سەرپشتی و تون بەستم ئاو زەنگیم بەمدی و ئەو دیوی ئەسپەکەدا شۆڕ کردەوە ئەمجا بردمە بەردەم پاشا کە بینی سەری سوورما سوار بوو هەندێک هات و چۆی کرد دواتر زۆر سوپاسی کردم فەرمانیدا خەڵاتێکی باشیان کردم ئێدی کە گەورە وەزیر پاشای بینی ئەویش داوای زینی لێکردم دواتر وەزیرانی دی ئەمجا گەورە پیاوانی دەوڵەت و دەوڵەمەندانی شار منیش درێغیم نەکرد ئاسنگەرانم فێری ئاو زەنگی دروستکردن کرد زیندروانم فێرە زین دروستکردن کرد جارێکیان لای پاشا دانیشت بووم پرسی بڕوانە کاکە تازە تۆ بووی تە خۆشەویستی ئەمە و ناسراوی شار بێت و هەڵناکەین بۆیە داوایەکم لێت هەیە منیش پێم وت گەورم خاوەن چاکە تویت تۆ ڕێزت گرتم هەرچی پارە و سامانم بەهی خوا و تۆزانم بۆی هەرگیز ناتوانم لە فەرمانی بەڕێستان دەربچم هەمیشە خۆم بە خزمەتکارت ئەزانم پاشاوت یەمەوێت ژنێکی شۆخ و شنگ و دەوڵەمەند و خانەوادت بۆ بهێنم بۆ ئەوی ببیتە هاوڵاتی شارەکەمان لە لای خۆم لە کۆشکدا نیشتەجە دەکەم خۆزگە بە قسەتە کردم کە ئەمەم لە پاشا بیست شەرمم کرد و سرم داخست و نەهاتمە گۆ ئەمجا پاشا پرسی ئەو بۆ قسە ناکەیت کوڕەکەم منی ژوتم پاشای زەمان فەرمان فەرمانی خۆتە چۆنت پێ باشە سرم لە ڕێتە ئەمجا فەرمانی دا قازی و شایەت ئامادە بوون نردی بە دوای ژنێکی جوانی شۆخشنگدا کە هات زۆر جوان و خانومان بوو خاوەن خان و بەرە و پارە و سامان بوو شەهرەزاد جێڕایەوە سندوبادی دەریا وتی دوایی ژنەکەم خانوێکی پێدام و تێیدا نیشتەجێ بووین ئیدی کەنیزەک و خزمەتکاری زۆر بوون زۆر بە بەختیاری ژیانم بردەسەر هەموو خەم و پەژارە و مادوێتیم بیرچەوە ئەمجا لە دڵی خۆمداوتم هەر کاتێک بیری وڵاتی خۆم کرد لەگەڵ خۆم ئەیبم هەرخوایش لە دواڕۆژ بە ئاگایە زۆرم ژنەکەم خۆشەویست ئەویش بە هەمان شێوە ماوەیەکی زۆر بە شادی و بەختیاری ژیاین قەدەری خواوا بوو دراوسەیەکمان ژنەکەی مرد منیش بەڕێوڕسمی ئەو کاتە چوومە سەرخۆشی کردن بینیم زۆر خفەت بارە ڕنگ زەرد و بە پەژارە هەندێک دڵخۆشیم دایە و پێیوتم براکەم باش بیر بکەرەوە نقلانەی مردن بۆ خۆت لێمەدا ئەو ژووتی کاکە گیان ئەم دوانی وڕۆی لەگەڵ ژنەکەمدا منیش ئەنێژن لێرە لای ئێمە وا باوە تۆش ئەڵی خوا یار بێژنێکی دیت لە چارە ئەنووسێ بۆنی خوا لە خۆشببووی لێبێ منی ژوتم بەو خویە ئەمە باونەریتێکی زۆر خراپە لە توانای کەسدا نییە ئێمە لەو توێشکردندا بووین خەڵکێکی زۆری شار هاتن و سەرخۆشیان لە پیاوە ژن مردوەکە کرد بە مردنی خۆی و ژنەکەی ئەمجا تابوتیان هێناژن و پیاوەکەیان کفن کرد و خستیانە ناو تابوتەکەەوە بەرە و لاپاڵی چێوێکی مەزن بوونەوە لەوێ سەبەتێکیان هێنا و ژنە مردۆکەیان تێکرد سەبەتێکی دیان هێنا و مێردە زیندوەکەیان تێکرد گازەیەکی گەورەی پڕ لە ئاویان بۆ مێردەکە و حوت کولێریان بۆ تێکرد ئەمجا بردێکی گەوریان پاڵدا دەمی چاڵێکی زۆر قوڵ دەرکەوت یەکەم جار ژنە مردۆکەیان شۆڕکردەوەمجا پیاوەکەیان بە گوریس شۆڕکردەوە بەخۆی و گۆزە ئا و حوت کولێرەکەەوە ئەمجا کە ڕێوڕەسمەکە تەواو بوو بەردە گەورەکەیان ڕاکێشایەوە سەردەمی چاڵە قوڵەکە و بڵاویان لێکرد و مێردە داماوەکەیان جێهێشت منیش بە خۆمت بەو خویە ئەم مردە گەلێک سەختترە لە مردنی ئاسایی ئەم جاچوو مەلای پاشای مەملەکەت وتم گەورم هیچ ڕەوانیە لەگەڵ مردوودا زیندوش لە گۆڕ بنرێ لە شارەکەتاندا پاشاژوتی ئەم ناشتنی ژنە لەگەڵ مێردە مردوەکەیدا یان مردی زیندوو لەگەڵ ژنە مردوەکەیدا باو نەریتێکی کۆنە و لە باو و باپیرانمانەوە بۆمان ماوەتەوە ئێدی منیش لێم پرسیی باشە من خەڵکی ئەم شارەی ئێوە نیم گەر ژنەکە مرد منیش لەگەڵ یاخەنە گۆڕەوە ئەی ژووتی بەڵێ ئەمجا کەوتمە بیرکردنەوە بە خۆم وت ڕەنگە من پێش ژنەکەم بمرم زۆری پێنەچوو ژنەکەم نەخۆش کەوت دوای چەند ڕۆژێک مرد ئەمجا بە هەمان شێوە خەڵکی هاتنە سەرخۆشی لە خۆم و کەس و کاری ژنەکەم بە مردنی ژنەکەم ئەمجا مرد و شۆری ژن ژنەکەمیان شت و جوانترین بەرگیان لەبەر کرد زێڕ و مروارێکی زۆری خۆیان پێوە کرد ئەمجا تابوتیان بۆ هێنا تیان کرد و چوینە دەم چاڵە قوڵەکە بەردەیان لەسەر لادا و تابوتەکەیان شۆڕکردەوە ئەمجا هەموو هاتنە لای من و سەرخۆشی خۆمیان لێکردم لە کاتێکدا منیش هاوارمە کرد من پیاوێکی بێ ئێرە نامۆم فێری ئەم ڕێوڕسمە نیم بەڵام کەس گوێی لێ نەگرتم ئەمجا پەلاماریان دام حەوت کولێرە و گۆزەیەکی گەورە ئاویان هێنا و هەر بە زۆر بە گوریس بەستمیانە بۆ شۆڕیان کردمەوە بۆ ناو چاڵە قوڵەکە ئەمجا بەردە گەورەکان خستەوە سەردەمی چاڵە قوڵەکە و جیان هێشتم کەوتمە بیرکردنەوە لە دڵی خۆم داوتم ئەهێنم هەرچێکم لێ بکەن ئیدی نەمەزانی کەی شەوە و چ کاتێ ڕۆژە بۆنی مردووان ئێسکان نەمێرا خواردنیش بخۆم تاکو و تەواو برسیە بووم زۆر تینیشم نەبواە ئاوم ناخواردەوە تاکو بەشم کا لە دڵی خۆمدا زوزوو ئەموت لا حولە ولا قوتە ئللا بلا علی عظیم ئای لەم نەکبەتی بەسرم داهات و لێرە ژنم مارە کرد خۆزگە لە دەریادا بخم کامایە یان لەو شاخە بمردمایە شەهرەزاد گێڕایەوە سندوباد وتی منیش لە شوێنی خۆم جوڵام و لە سوچێکەوە جێگەیەکم بۆ نوستنی خۆم سازدا ئیدی خەوم هاات ئەنوستم و چەندیش بە ئاگا بوومایە بنی چاڵاکە ئەگەڕام کاتێکم زانی چاڵەکە ڕووناک بووە تومەز بەردەکەیان دیسان لاداوەتەوە هێندەم زانی دوو لاشە هاتنە خوارەوە جۆم گرت ژنێک هەر قریشک و هۆڕی بوو منیش پارچە تەختەیەکم بەدەستەوە گرت وردە وردە چوومە نزیکی ژنەکەەوە تێڵاکەم دا بە ناوشانی داوکەوت ئەم جاجارێکی دی دام هێنایە بۆ سەری و ژنە داماو کە دەم و دەستمرد من ژەم جا پەلاماری گۆزە ئاوەکەیم دا و دەستم جێڕا حوت کولێرەکەشم هێنا گەر وام نەکردایە خۆم لە برسا مردم ئیدی فێر بووم هەر جارە و لاشەی مردوێکیان شۆڕە کردەوە خێرا ئەم کوشت و بەشە خۆراک و ئاوەکەیم ئەهێنا و لەسەری ئەژیان جارێکیان نووسست بووم هەستم کرد شتێک ئەجوڵێتەوە لە دڵی خۆمدا پرسیم ئاخۆ ئەم شتە چییە منیش بێخشە و تەپە بۆی چوم و تێڵاکەشم پێ بوو کە هەستم پێکرد هەڵات و ڕایکرد ئەم جا شوێنی کەوتم کە سەیری سەرە و دەمی ئەشکەوتەکەم کرد ڕووناکێک بە هێندەی ئەستێرێک دیار بوو جار و باریش دیار نەما منیش وردە وردە بەرەو ڕووناکەکە چوم تاکو و لێن زیگە بوومەوە بەردەمم ڕووناکترە بووە لەدڵی خۆم داوتم ڕەنگە دەرگایەکی تری ئەم ئەشکەوتە بێ یان ئەوە تا لە دەرەوە هەڵدراوە تومەس ئەم هەڵکەندنی کونە درێژە هی دڕندە گۆشت خۆرەکانە کە ئەو کونیان لێداوە لێوەی دێنە ئەشکەوتەکە و گۆشتی مردوەکانە خۆن و ئەچنە دەرەوە ئیدی شایەتمانێکم هێنا و بڕوام بەخۆم ناکرد کە جارێکی دی ڕزگارمە بێ لە خۆشی داوامەزانی خەوە بینم ئیدی جارێکی دی گەڕامەوە بنی ئەشکەوتەکە جلوبەرگی مردوەکانم داکەند و خۆم گۆڕی و جلی ئەوانم لەبەر کرد ئەمجا دەستم کردە پێچانەوەی ئەو زێڕ و زیوانەی کە لەگەڵ مردوەکاندا شۆڕیانەکەدەوە و لە بەرگەکانمەوە ئاڵان و بەکێشم کرد و هەمویانم بردە دەرەوەی ئەشکەوتەکە ئەمجا لەسەر زەوی ڕوانیم کە دامێنی شاخەکە دەریایە کەوتمە گەڕان بەو لا پاڵی شاخەدا خۆم دایە دەستخوا وتم بەڵکو و دەریۆکم لێ بکرێتەوە کە شتێک بێت و ڕزگارم بکە ماوەیەکی باش لەوێ مامەوە جاروبارێ ئەچوومەوە ناو ئەشکەوتەکە و ئەگەڕام بۆ زێ ڕوشتومەکی گران بەها ئەم هێنایە دەرەوە ڕۆژێکیان بەلای دەریادا لام کردەوە کەشتیەکم بینی شەپۆل بڵندیا کردەوە و نەوی ئەبەوە بۆیە لە جلوبەرگی مردووان بەرگێکی سپیم هێنا و بەستم بەسەری دارێکی درێژەوە و کەوتمە ئیشارەتدان بە کەشتێکە خوا و ڕاستان منیان بینی بۆیە بەلەمێکی بچووکیان نرد چەند کەسێک سەوڵیان تێدا لێ ئەدا کە گەیشتە لام دەستیان گرتم خۆم شتومەکی نێو بەرگی مردوەکانم خستە ناو بەلەمەکەوە ئەم جا پرسیان تۆچیت چۆن گەشتوتە ئێرە لە وەڵامدا وت من بازرگانم لە کەشتێکدا بووم شەپۆلی دەریا کەشتەکەی تێکشکاندین ئیدی منیش کەوتمە سەر پارچە تەختێک ئەمەندەی پێمە لە شتومەکە گران بەهاکانم ڕزگار کردوون لەم دوورگەیە گیرسامەوە و خوانەی کوشتم. ئەوانیش سەڵیان لێدا تاکو و گەشتینە لای کەشتە گەورەکە ئەمجا چوو مەلای سەر و کەشتیوان بڕێ لە زێڕەکانم پێدام جاوتم تۆ بووی تە هۆی ڕزگارکردنم لە مردن بۆیە تاماوم سوپاس گوزارتم کەچی هیچی لێوەر نەگرتموتی کاکە گیان ئێمە هەر کەسێک پێویستی بە یارمەتی بێ یارمەتی ئەدەین بۆ پارە و سامان یارمەتیمان نەدابی گەر کەسێک برسی بوو یان تین و تێری ئەەکەین و ئاوی ئەدەین پۆشتەی ئەەکەینەوە شەهرەزاد گێڕایەوە سندوبادی دەریا وتی ئیدی کەوتینە سەفەر لەم دەریا بۆ ئەو دەریا لەم دورگەوە بۆ ئەو دورگە کار و پیشەم نزاکردنی ڕزگاربوونم بوو هەر جارە بیری ناو ئەشکەوتەکە و مردنی ژنەکەم ئەکەوتەوە و ڕووکاسە بووم دواتر خوا پشت و پەنامان بوو بە سەلامەتی گەشتینە شاری بەسرە کە چەند ڕۆژێکی کەم مامەوە دواتر بەرەو شارەکەم شاری بەغدا بوومەوە بە پەلە خۆم کرد بە گەڕەکی خۆماندا لەوێشەوە بۆ ماڵەوە کەس و کارم زۆر خۆشحاڵ بوون بە گەڕانەوەم ئەم جاکەوتمە پرسیارکردنی هاوڕێکانم ئەوانیش پیرۆزبایی گەڕانەوەیان لێکردم ئەمجا ژیانم ئاسایی بووە زۆر بەخۆشی و بەختیاری ڕۆژانم ئەبردە سەر تێکەڵاوی هاواری و دۆستان و خزمانم بوومەوە کە خەم و پەژارەی سەفەرەکەم بیرچووەوە ئەمەش سەفەری چوارەم و بەسەرهاتەکەی بوو جا پشت بەخواست بێنێ کە هاتیتەوە ئێرە سەفەری پێنجەمتان بۆ ئەوجێرمەوە کە چیرۆکەکەی لە سەفەری چوارم سەرسوڕهێنەرترە ئەمجا سەد مسقال زێڕی خەڵات پێدا سفرە ڕاخرا دەست بەنان خواردن کرا ئەمجا سندوبادی حەماڵ بەرەو ماڵی خۆی بووە هەروها میوانەکانی تریش سند و بادی وشکایی بەرەبیانی ڕۆژی دواتر بۆ نوێژی بەیانی هەستا ئیدی دوای ماوەیەک ماندووبوون و ترس و لەرزەکەی سەفەری پێشوم بیرچۆوە هێندەم شوێنان و وڵاتان بینی و چێژم لە جێڕانەوەی سەفەرەکەم وەرەگرت بۆیە کەڵکەڵەی سەفەری پێنجم دایەوە لە کەلم شتومەکی گران بەهام کڕی و بار و بارخانم بۆ سەفەر ئامادە کردەوە ڕوم کردە شاری بەسرە کەشتیەکی تۆکمە و جوانم بینی هێندەم بەدڵ بوو کڕیم کەشتمەکەکانی ئەو کەشتیە نوێ بوون ئەمجا سەرۆکی کەشتیەوانم بۆ بەکرێگرت کۆی لەو خزمەتکار و بار و بارخانم خستە کەشتێکەمەوە هێندێک بازرگانی ناسیاوم هاتم و کرێی بارەکانیان دا و شتەکانیان لە کەشتێکەکەم بار کرد ئەمجا ناوی خوامان هێنا و بەدڵێکی خۆشە و کەوتینە ڕۆشتن بە دەریادا. ئەم دوورگە بۆ ئەو دوورگە ئەم دەریا بۆ ئەو دەریا تیاندا کڕین و فرۆشتنی خۆمان کرد چەندین شەو ڕۆژ بەڕێوە بوون تاکو و گەشتی نەدورگەیەک کە چۆڵ و هۆڵ بوو لە خەڵک و هیچ ئاوەدان نەبوو بوونەوەرێکی تیانە بوو گومەزێکی گەورە نەبێ ئیدی شارستانی تیانە بوو کە لەی چوونە پێشەوە تێگەشتین کە ئەو گومەزە هێلکەی باڵندە ڕەخە ئەوانیش کەوتنە پیاکێشانی تاک و توانیان کونی بکەن ئیدی ئاوی پێدا هات بۆ خوار دواتر چوبوون ناوی و بەچکە ڕەخێکی تیابوو دەریان هێنابوو گۆشتەکان برژاند بوو ئەمانان کردبوو بەڵام لەبەرەوەی من لە کەشتەکەدا مابوومەوە ئاگام لە هیچ نەبوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو شەوی پێنج سەد و پەنجا و حەوت. شەهرەزا گێڕایەوە سندوبادی دەریا وتی هێندەم زانی چەند کەسێک گەڕانەوە ناو پاپۆڕەکە، یەکێکیان بانگی کردم وەرە لێرەوە سەیری ئەو گومەزە بکە کە سەیرم کرد پێم سیر بوو دوای وتی ئێمەش لە دوورەوە پێمان وابوو گومەزە کەچی ئەوەی هەلکەی باڵندەی ڕەخە یدی منیش هاوارم کرد بۆ سەر نشینەکان کە کاری وانەکەن نەیشکێنن بەڵام گویان لێ نەگرتم هەرچەند وتم خاوەن هێلکەکە ئەمان کوژێ کوڕەکاری وامەکەن بێسوود بوو سەر نشینەکان سواری کەشتەکە بوونەوە پێموتن کارێکی خراپتان کرد بە سەرۆکی کەشتەکەم وت بهێڵن تاکو و باڵندەی خاوەن هێلکەگە نەگەڕاوەتەوە کەمێک ڕۆشتن کەچی کەشتێکە بووە سێبەر ئێمەش سەرمان بڵند کرد کە ئاخۆ چی بەری ڕۆژی گرتووە سیرمان کرد دوو باڵن دێڕخن و باڵەپان و پۆڕەکانیان بەسەر کەشتەکەدا بڵاو کردوێتەوە خۆم و سەرنشینان زیڕەمان کرد هێندە ترسین بەڵام هێندەی پێنەچوو باڵندەکان لێیان دا و ڕۆشتن خەڵکەکە دڵیان خۆش کرد کە گوایە ڕزگاریان بوو بەڵام دوای ساعتێک ڕۆشتن هێندەمان زانی پەیدا بوونەوە بەڵام ئەم جاریان سیرمان کرد هەریەکەیان بەردێکی گەورە بە قاچیانەوەە ڕخێکیان لە ئاستی کەشتێکەمان بەردە گەورەکەی بەردایە و بەڵام بەختمان یار بوو کەمێک لەولا کەشتێکە و کەوتە دەریاوە ئاوەکە شەپۆلێکی هێندە مەزنیدا کە هێندەی نەما بوو کەشتێکە قڵب بکاتەوە دواتر باڵندە ڕەخەکەی دی تاوێرە بەردی خۆی بەردایەوە بەسەرماندا کە لە تاوێرە بەردی پێشوو بچووکتر بوو بەردواوەی کەشتەکەمان کەوت و کەشتەکە تێکشکا بە بەرچاومەوە ئەو هەموو سەرنشینەی کەوتنە دەریا و خنکان منیش چونکە خوا نەویست بمرم تەڵاشە تەختەیەکم بەردەست کەوت و خۆم پێدا هەڵواسی و کەوتمە لنگە فرتێ و بۆ قەمەلە دوای ماندووبوونێکی زۆر لەم دوورگەی گیرسامەوە ئەمجا ساعتێک خۆم لێدا بە زەویدا چاوم لێکنا تاک و حەوامەوە ئەم جاکەوت مەگەڕان بەناو دوورگەکەدا ڕز و باخ دار و درەخت کانی و ئاو ڕووبار بولبول ئەیان خوێن لەسەر چڵ خۆشیانە کرد دڵ لە میۆ خۆم تێرکرد دەمم لە ئاوی کانی خست ئەمجا سوپاسی خۆم کرد ئەمجا کەوتمەوە گەڕان ماوەیەک ڕۆشتم جۆگە لە ئاوێکم بینی کابراایەکی پیر نورانی لە سەردانیشت بوو کە خۆی بەگەڵای درەختەکان پۆشی بوو لە دڵی خۆم داوتم ڕەنگە ئەم پیرەمێردەیەکێک بێ لە سەرنشینانی کەشتەکەی خۆمان کە شەپۆلی دەریا تێکیشکان بۆیە لێم پرسی مامە پیرە بۆچی لێرە دانیشتوی ئەویش سەرێکی بادە ئیشارەتی بۆ کردم کە دەستی بگرم و بیپەڕێنەوە بۆ ئەو بەری جۆگە ئاوەکە منی ژوتم ئەم خێرەکەم بەڵکو خوا لێم وەربگرێ خستمە قەڵاندۆشکانم و بردمە ئەو بەر ئاوەکە ئەم جا پێم وت فەرمودا بەزە کابرا هەردوو لاقی لەملم گیر کرد و دانەبەسی کە سەیری پێیەکانم کرد وەکو پێستی گامێژوا بوو ویستم لە کۆڵخۆمی بکەمەوە کەچی هەردوو ڕانی لەم لەم تون کرد کە دنیای لە بەرچاوم تاری کرد لە هۆش خۆم چوو بووم کە بە ئاگا هاتمەوە لە سەرزەوی کەوت بووم ئەمجا کەوتە پێلەقەدان لە پشتم هەر بە کۆڵمەوە بوو لە ئازاری بە پشتدا کێشانەکە خەریک بوو جانم دەرەچوو بۆیە کە هەستامەوە سەر پێ لێم نەبووەوە ئەمجا ئیشارەتی ناوڕز و باخکەی کرد منیش ناچار چوومە دارستانەکە و ئەویش بە سەرشانمەوە دەستی کردە میوە خواردن ئیدی شەو ڕۆژ بە کۆڵمەوە بوو شەوانە قاچەکانی لەملم تون دەکرد ئەمجا کەمێ ئەنوست کە هەڵە سایە و قاچەکانی ئەدایە بە پشتما ئەبوو خێرا هەڵبسامایە ماوەیەک ئاوا بە کۆڵمەوە بوو منیش پەشیمانی ئەوە بووم کە کاتی خۆی بەزەین پێدا هاتەوە بەخۆمەوەت من بەخێر چاکەم لەگەڵ کرد کەچی ئاوا بە خراپە بەسرم داشکایەوە بۆیە خێرا خێرا سوێندی ئەوەمە خوارد کە هەرگیز خێر و چاکەنەکەم تاکو ڕۆژێکیان چوومە شوێنێک کە یەقتینێکی زۆری تیا بوو شوێنێکی زۆریش وشکانی بوو یەکێکی گەورەی وشکم هەڵگرت سەرەکەیم لێ کردەوە و چۆڵم کرد ئەمجا بردمە لای دار مێوێک و پڕم کرد لە ترێ ئەمجا سەریم قایم نایە و دواتر خستمە بەرخۆرەکە چەند ڕۆژێک جێم هێشت دواتر بوو بە شەراب ئیدی ڕۆژانە لێمە خواردۆ تاکو و ماندوێتیم دەربچێ بە ژیانی پڕ ماندوێتیم درێژە بدەم ڕۆژێکیان کەمۆتەکەی سەرشانم سەرنجی دام داوای کرد بەشی بدەم منی ژوتم شتێکی زۆر خۆشە ئیدی هێندە سەرخۆش ببووم کەوتمە سەما و ڕاکردن لە نێو دارستانەکەدا ئەمجا هەر کە داوای کرد یەقتینەکەم دا دەست دەستی کردە خواردنەوە هیچی تیانە هێشت و هەمووی خواردەوە ئیدی زۆر سەرخۆش بوو ماسولکەکانی خاو بوونەوە و خۆی بە سەرشانمەوە بۆ نەئەگیرا بۆیە دەستم برد هەردوو لاقیم لە سەرشانم لادا و تاک و توانیم لە سەرشانم هەڵدایە خوارەوە ئیدی بڕوام بەخۆم نەکرد کەوا بە ئاسانی ڕزگارم بووە شەهرەزاد گێڕایەوە سندوبادی دەریا وتی ئەم جا گەڕامەوە سەری و لە دڵی خۆم داوتم خۆ ئەم شتە بە ئاگا بێتەوەم کوژێ نەبخوا کۆڵی لێ نادەم ئەم جا بەردێکی گەورەم بڵند کردەوە کێشان بەسەریدا گۆشت و خوێنی تێکەڵ بوو دڵم حەوایەوە و بێخەم بووم دەستم کرد دەستایشی خی مەزن کە ڕزگارم بووە کەوتمە ڕێگا بە ناو دوورگەکەدا تاکو گەشتم و ئەو کەنارەی لێوەی هاتمە دوورگەکەوە سەرنجی دەریامدا لە دڵی خۆمدا وتم تۆ بڵێ خوا هێندە تەمەنم بداتێ بگەڕێمەوە نیشتیمانی خۆم و بە ماڵ و کەس و کارم شادمەوە ئیدی بەو ئومێدەی کە بەڵکو و ڕۆژێک بێ پاپۆڕێک لەم کەنارانە لەنگەر بگرێت و لەگەڵیان بگەڕێمەوە لەو دەوروبەرەی کەنارە دوور ناکەوتمەوە ڕۆژێکیان کەشتێک ڕووی کردە کەنار و منیش لە خۆشیدا جێم بەخۆم ناگرت کە لە کەنار لەنگەری خست بەرەولایەن بەڕاکردن ڕۆشتن کە منیان بینی هەموو بەرەو ڕووم هاتن لێم کۆبوونەوە کەوتنە پرسیارکردن منیش بەسەرهاتی خۆم بۆ جێرانەوە زۆریان پێسێر بوو لەو مێردەزمەی سەرکۆڵم ڕزگارم بووە وتیان چوو بێتە کۆڵی هەرکەسێک دانە بەزیوە تاکو لە ژێری دامردووە ئەوە ناوی پیرە دەریایە چاکت کردو کوشتتە ئەمجا بردمیانە ناو پاپۆڕەکەەوە تێریان کردم هەندێ جلوبەرگیان پێم بەخشی منیش خۆم پێپۆشی ئەم جاکەوتینەوە سەفەت چەندین شەو ڕۆژ سەفەرمان کرد تاکو گەشتینە شارێک خانۆکانی بڵند و هەمویان بەسەر دەریادا ئەیان ڕوانی شارەکە ناوی شاری مەمون بوو دانیشتوانی شەوانە لە ترسی مەمون ماڵەکانیان جێهێشت و شاریان چۆڵە کرد و ئەچوونە بەلەمەکانیانەوە تاکو ڕۆژە بۆ چونکە شەوانە مەمونونەکان لە شاق ئەهات نەخوارەوە ئەچوونە شارەکەەوە ئیدی هەر کەسێک شەو بمایەتەوە تیاچوو بەدەست مەمونونەکانەوە منیش کە چوومە ئەو شارە بۆ گەڕان هەتا هاتمەوە کەشتەکەمان ڕۆشتە بوو من بەجێ مابووم بۆیە کزۆڵە لە قەراغ ڕێگایەکی شارەکە لی دانیشتم یەکێکی خەڵکی شارەکە بەلام داڕەت بوو کە منی بینی هاتەلام و پرسی ئەڵەی نامۆی بەم شارە وتم بەڵێ کەشتەکەمان جێ هێشتوون کابرا دەستی گرتموتی کاکە شەو لێرە بمێنیتەوە مەمون لە ناوتەبا لەگەڵ من وەرە با بچینە کەشتەکەی ئێمەوە شەو ئەمێنینەوە بۆ بەیانی ئەگەڕینەوە منیش لەگەڵی چوون کەشتێکە میلێک لە کەنارەوە دوورکەوتەوە ئێدی شەوانە ئەمە ئیشیان بوو ڕۆژانش ئەگەڕانەوە ئەم دوورگەیە کەوتبووە سەر و سۆدانەوە سیرەکە لەوەدا بوو یەکێک لەوانەی منیان ئەبردە بەلەمەکانەوە لێی پرسیم براکەم تۆ هیچ پیشێک نازانی خۆتی پێبژێنی منیش وتم نەبەخوا براکەم من بازرگان بووم و پارەدار تەنانەت کەشتێ تێکشکاوەکەشم هی خۆم بوو پارە و سرمایەکی زۆرم هەبوو کە کەشتەکەم تێکشکا خوا پارچە تەختەیەکی لە دەریادا پێبەخشیم و ڕزگارم بوو ئەمجا دەستی گرتم و تورەکێکی پێداموتی بابڕین ئەدەمە دەست هەندێ ناسیاوم کە ئەچن بەردێن و لە شارێ فرۆشن بەڵکو تۆیش بتانی شتێک پارە خۆ بکەیتەوە و پێی بچیتە وڵاتی خۆت ئەمجا لەگەڵم هاتە دەرەوەی شار و کەوتە بەردکۆکردنەوە و شێوەی بەردەکانی فێرکردم لە گەڕانەوەدا منیدا دەست چەند کەسێک کە هەر ئەمە کاریان بوو پێیوتن ئەم پیاوە نامۆیە بەم شارە لەبەر خاتری خۆ یارمەتی بدەن ئەوانیش خوا هەڵناگرێ وتیان بە چاوان ئەمجا شوێنیان کەوتم چوینە دۆڵێکەوە پڕ بوو لە درەخت و مەمونونێکی زۆری تێدا بوو کەوتینە بەر تێگرتنی ئەو مەمونانەی لە سەردارەکان ئەوانیش میوەیان تێگرتین کە ڕوانیم زۆربەی بەری درەختەکان گوێزی هندی بوون منیش درەختێکی گەورم هەڵبژات کە مەمونونێکی زۆری بەسەرەوە بوو گوێ سندیەکانی بندارەکەم کۆکردەوە زۆر بوون هێشتا بەردیشم پێمابوو ئەوان هاتن و گوێز هەندیەکانی منیشیان کۆکردەوە سەر لە نوێ هەریەکە و ئەوەندەی ئەیتوانێ گوێزیان بۆدانا کە بیدا بە کۆڵیدا دەمە و ئێوارە گەڕینەوە ناو شار کۆڵی خۆم بردەوە ماڵی ئەو کابرایی گرتنیە خۆی ئەویش پێی وتم شەهرەزاد گێڕایەوە سندوبادی دەریاوتی ئیدی ماوەیەکی باش ئەمە کارم بوو پارەیەکی زۆرم پێکەوەنا هاوریەکانیشم زۆریان یارمەتیەدام ئەچوومە بازارەوە بەدلی خۆم شتمە کڕی و درێغیم لە خۆم ناکرد. ڕۆژێکیان کە لەسەر کەناری دەریا بووم کەشتێکم بینی هاتە کەنار و لە دوورەوە هاتبوو بۆیە بە پەلە چوومەوە بۆ ماڵ و بەو پیاوەم وت کە بردمیەوە ماڵی خۆیان و داڵدەیدام کامەوێت سەفەر بەرە وڵاتی خۆم بکەم ئەوژوتی بەدڵی خۆت منیش دوعای خێرم بۆ کرد و خواحافیزیم لێکردم جا چووم لەگەڵ خاوەن کەشتەکەدا ڕێکەوتم هەرچی گوێزی هندیم هەبوو لە ماڵدا هەموویم بار کرد و کەشتی کەوتە دەریاوە و چەند شەو ڕۆژ بەسەر دەریاو بوون ئەم دوورگە و ئەو دوورگەمان کرد لە دورگەیەک بیبەرم کڕی کابوو بە جۆرێک بار بکرێ کە گەڵای پانی درەخت هەبوو پێمان دەئەدا تاکو و باران و شەی دەریا تەڕینەکە ئەمەش بە گۆڕینەوەی ئەمان کرد گوێزی هندیم ئەدا بە بیبەری تون لە دورگێکی دی بڕێکی باش گوێزی هندیم فرۆشت دارچینی لێبوو منیش بڕێکم لێکڕی و خستمە کەشتێکەوە خوا چەند هێندەی زیانەکەم قەرەبووی بۆ کردمە و پارێکی باشم دەستکەوت و قازانجێکی زیاترم کرد هۆزی ئەو دورگەی دارچینەکەم لێکڕی زۆر نالەبار و خوانەناز بوون هەمیشە سەرخۆش و خراپەکار بوون هەر ئیسلامەتیان نەبیست بوو لە کەناری دورگێکی دی مەلەوانان بەکرێ بۆ خەڵکەکە ڕۆ ئەچوونە دەریا و مرواریان لە بنی دەریادا دەرهێنا منیش چەند مەلەوانێکم بان کرد و بڕێک گوێزی هندیم پێدان بەو مەرجەی لە بەختی من بچن بە قوددا چیان دەستگیر بوو بۆم دەربێنن کە هاتنەوە سەر ئەو یەکێکیان وتی گەورم کەسی بەخدیاری وەکو تۆم هێشتا نەدیوە هەر بەسەر دەریاوە بووین تا گەیشتنەوە شاری بەسرا چەند شەوێکیش لەوێ مامەوە دواتر گەڕامەوە شاری بەغدا و لەوێ بەرە و ماڵ بوومەوە ئەم جەهندێک خێر و چاکەم کرد و سپاسی خوام کرد کە بە سەلامەتی گەڕاومەتەوە شتومەکەکانیشم بردە گەنجینەوە ئەمجا سندوبادی دەریا فەرمانی دا سەد مسقاڵ زێڕیان بەخشی بە سندوبادی وشکانی ئەمجا کە میوانەکان نانیان خوارد هەر یەکەو بەرەو ماڵی خۆیان بۆوە بۆ بەیانی ڕۆژی دواتر سندوبادی وشکانی چوە ماڵی سندوبادی دەریا و دانیشت تاکو و هەموو هاواریان هاتن ئەمجا سفرە و خوان بۆ نیوەڕۆ ئامادەکرا میوانەکان نانیان خوارد